میوانانی ماڵی خوای پەروەردگار ڕەحمەت و میهرەبانی خودا لەم ساتە وەختەدا بەسەر ئێوەی میوانانی ماڵی خوادا ببارێ و بەسەر تەواوی ئیمانداران لەسەر ڕووی زەویدا خۆشەویستانم هاتنمان بۆ نێو ماڵی خوای پەروەردگار نیشانەی خۆشەویستی خوایە لە بۆ ئێمە ئیمانداران لە نێو ماڵەکەیدا کۆ دەبنەوە و کۆیان دەکاتەوە کۆبوونەوەی ئێمە لە نێو ماڵی خوای پەروەردگارە هەفتانە لە مزگەوتەکان و بۆ ئەنجامدانی هەینی خۆی لە خۆیدا یەکێکە لە نیشانەکانی خۆشەویستی خوای میهرەبان کە موەفەقمان دەکا و بەردەوامین و لە ماڵەکەیدا خۆمان دەبینینەوە بەڵام گرنگ ئەوەیە بزانین کە ئێمە هاتوینەتە نێو ماڵی خوای پەروەردگار بۆ مامەڵەکردن لەگەڵ خاوەنی ماڵ کە ئەڵڵایە ئەوەی کە ئێمەی کۆکردووەتەوە ڕاستە سەقفێک و دیوارانێکە بەڵام ئێمە هاتوین بۆ لای خاوەنی ماڵ کە پەروەردگارە نەک بۆ لای سەقف و فەرش و دار و دیوار خوای پەروەردگار پێی خۆشە بەندەکان ئەوانەی کە دێنە ماڵی دەبێ بزانن چۆن مامەڵە دەکەن لەگەڵ خاوەن ماڵدا خوای پەروەردگار وەک پێغەمبەری ئازیز دەفەرمی عەلەیهی سەلات وەسەلام بەندەکان لە ماڵی خوادا ڕۆ و قیبلە دادەنیشن دەفەرمێ لە نێو نوێژەکەیاندا چەندێک ڕوویان لە خوای میهرەبانە ئەوەندە خوای پەروەردگار ڕووی لەوانە ڕووەرمەگێڕن لە خوای پەروەردگار بە ئەدەبەوە لە خزمەتی ماڵەکەیدا لە خزمەت خاوەن ماڵەکەدا دابنیشن ئیماندارانی خۆشەویست لە وتاری ئەمڕۆشماندا وەک تەواوکاری وتاری هەفتەی پێشوو بۆ ڕەواندنەوەی قەیرانانێکی زۆر لە ترسمانە لە ماڵمانە لە وڵاتمانە بۆ چارەسەرکردنی چەندین قەیران و نەخۆش چی و ترس و تۆقاندن کە یەخەی پێگرتوین بۆ وەڵامدانەوەی چەندین پرسیار کە ئاراستەی ئێمە دەکرێ بە تایبەتی لەوەی کە کۆمەڵگا و خەڵکی دەترسن لە برسێتی لە سەرما دەترسن لە مفلیس بوون و قەرزاری خەڵکانێک گیر و گرفتی بێ منداڵی و خەرکانێ گیر و گرفتی بێ هاوسەرگیری و خەڵکانێ گیر و گرفتی منداڵی ناساڵح و چەندین گرفتی تر بوونی هەیە بەڵام عیلاجێک مەڵهەمێک شیفایەک ئاوێکی زەمزەم ئاسا بۆ چارەسەری هەموو ئەم قەیرانانەی کە لە ئێستادا یەخەی پێگرتوین ئەو عیلاجەی کە ڕفعی بەڵا بکە و هێزێکی معنەوی بێ هێزێکی ئیمانی بێ هێزێکی کۆمەڵایەتی بێ هەتاوەکو ژیانمان خۆشگوزەران و بەختەوەرکات لەم هەفتەیەدا باس لە عیبادەتێکی زۆر گەورە و گرنگ دەکەین کە ئەم عیبادەتەیە چارەسەری هەموو ئەم گرفتانە لە خۆ دەگرێت ئەو عیبادەتەش پێغەمبەری ئازیز لە پێناسەیدا دەفەرموێ ئەفضل العبادەتی الدعاء سەردار و گەورەی دۆ عیبادەتەکان بریتیە لە دۆعا بەڵکو دەفەرموێ لەیسە شەیئون ئەکرەم عند الله من الدعاء هیچ عیبادەتێک لای خوای پەروەردگار لە عیبادەتی دوعا بەڕێزتر و ڕێزدارتر نییە بۆ ئەوەی زەلیل نەبین بۆ ئەوەی خوا غەزەبمان لێ نەگرێ بۆیە دەبێ باس لەم عیبادەتە بکەین چونکە پێغەمبەری ئازیز دەفەرمی عليه الصلاة والسلام یاسای خدا وایە من لم يسأل الله من لم یدعو اللە یغضب علی هەر کەسێ هەر ئومەتێ داوا لە خوای پەروەردگار نەکەن دەستی نزا بەرز نەکەنەوە بۆ لای خودا خوا غەزەبیان لێ دەگرێ و هەروەها پێغەمبەری ئازیز دەفەرموێ دەفەرمێ ئەعجز الناس لاوازترین کەس کێیە بێدەسەڵاتترین ئومەت کێیە ئەو کەسانن کە عاجزن لە دۆعاکردن پستن سستن ماندون خاون لە دۆعا کردن بۆیە بەڕاستی دوعا الدعاء هو العبادە دوعا ئەو عیبادەتەیە کە کرۆکی ئەو عیبادەتەیە کە خوای پەروەردگار ئینسانی لە بۆ دروست کردووە کەواتە دوعا کاری هەموو پێغەمبەرانە عەلا نەبینا و عەلەیهیم الصەلات وەسەلام گەورەی دوعا لەوەدا خۆی دەبینێتەوە کە یەکەمین پێغەمبەرمان لەگەڵ هاوسەری بەڕێزیدا ئادەم و حەوا فەرمویان سەرەکی ئاماژە بە سێ عیلاجی قورئان دەکەین لە ژیاننامەی پێغەمبەراندا علی نبینا و علیهم الصلاة والسلام دەڵێین ئەی ئەو کەسانەی نەخۆش و پەککەوتەن ئەی ئەو کەسانەی کە بێخانە و بێلانن ئەی ئەو کەسانەی لە بیمارستان و لە نەخۆشخانەکاندا کەوتون ئەی ئەو کەسانەی لەسەر جێگادا کەوتون سەرنج هایی یەخەی پێ دەگرێ ئەو ئەیوبەی نە کەس و نە ماڵی بەدەستەوە دەمێنێ ئەو ئەیوبە چۆن شەکوای حاڵی خۆی دەکا بۆ لای خوای پەروەردگار و دەفەرموێ پەروەردگارە نادا ڕەبەه ندا و نزا و دوعا دەکا لە خوای پەروەردگار و دەفەرموێ ئەنی مەس مسنی الضر سەرنج بەن نەخۆشەکان بە تایبەتی دەفەرمێ پەروەردگارا من مسنی الضر نەخۆشی باڵی کێشاوە بەسرمدا نەخۆشی تەواوی جەستەی داگیر کردووم نەخۆشی زۆری بۆ هێناوم بەڵام ئەنی مەسەنیە ضڕ جۆری نەخۆشێکە دەستنیشان ناکە ئازار یەخەی پێگرتووم ئازار تەنگی پێ هەڵچنیوم بەڵام وە انت ارحم الراحمین سەیرم دوعایەکەن چ شەکوایەکی خۆی بۆ لای خوای پەروەردگار بەرز دەکاتەوە خوای پەروەردگاریش لە وەڵامدا دەفەرموێ لە دوای سەبر و ئارامگرتنێکی زۆر فەستەجەبنا لەهو کە داوای کرد لە ئەرحەم الراحمین خوا دەفەرمێ دەم و دەست دەست بەجێ وەڵامماندایەوە فەکەشەفنا ما به من ذر یەک ئازار لە جەستەیدا لە ناخیدا نەمان هێشت وآتینا وآتینا أهله ومثلهم معهم رحمة من عندنا وذكرى للعابدين دنیای باشتر ماڵی باشتر خانەوادەی باشتر خێزانێکی کۆکراوە و بەختەوەرترمان پێبەخشین ئەی بەندەکانی خوا بزانن ئەمە تەنها پاداش نیە بۆ ئەیوب ئەمە یادخستنەوەیە بۆ هەر کەسێ هەر گرفتێکی هەبێ لەم بوارەدا بەڵام بە دۆعاکەی ئەیوب ئاسا لە خودا بپاڕێتەوە ئەم نەخۆشە چیمان پێ دەڵێ مسلمانانی بەڕێز پێمان دەڵێ گەر تۆ نەخۆشی گەر تۆ ئازار و ئێشت هەیە دە بزانە لە پێخەمبەران بەڕێزتر نیت خوای پەروەردگار پێخەمبەرانی تووشی ئێش و ئازار و ناڕ حەتی کردووە ئەی ئەو کەسەی کە ماڵ و منداڵت لێ دابڕاوە ئەی ئەو کەسەی نەخۆشی زۆری بۆ هێناوی لە یعقوب پێغەمبەر بەڕێزتری چل دانە ساڵ فرمێسک لە چاوی دەڕژێ هەتا ئاوی سپیایی چاوی دادێ و چاوی لە بینایی دەکەوێ ئینجا دوای چل ساڵ خوای میهرەبان یوسفی پێ ئاشنا دەکاتەوە فصبر جميل ئارامگرتنێکی جوان دوعایەکی بەردەوام بێتسان بەرهەمەکەی بریتە لەوەی کە دوعاکەی دێتە دی کە خی پەروەردگار لە باسی یوسفدایە دەفەرمێ هەمویانم کۆ کردەوە فصبر جميل عسى الله أن يأتيني بهم جميعا بەڵێ هەموو کوڕەکانی لەسەر سفرەی ئیمان و ئیسلام بە بەرهەمی دوعا کۆبوویەوە پەیامی دووەم لە قورئاندا ئەی ئەو کەسانەی کە زیندانن ئەی ئەو کەسانەی کە ئاوارن ئەی ئەو کەسانەی لەناو چەندین قەیران و ناڕەحەتیدا ئەی ئەو کەسانەی قەرزاری زۆری بۆ هێناون ئەی ئەو کا ئەو کەسانەی ناڕەحەتی لە دوای ناڕەحەتی یەخەی پێگرتون سەرنج بن ببینن خوای میهرەبان لە باسی یەکێکی دی لە پێغەمبەراندا پێمان دەفەرموێت شەو، تاریکایی دەریا، تاریکایی نێو سنگی حوت لە ناو دەریادا لەم ساتە وەختەدایە ئەگەر یاد و تەزبیحاتی خوای نەکردایە ئەگەر ئەڵڵا نەیە بەداوایەوە کێ هەیە لە نێوان تاریکاییانە ڕزگاری بکات بانگەوازێک لە بۆ خوای پەروەردگار لە نێو سێ تاریکاییدا بەرز دەبێتەوە و دەڵێت لا إله إلا أنت تەوحید و یەکخواناسی لە سەرەتای دوعاکەیدا بوونی هەیە و دەڵێ ئەڵڵا بەس تۆ تەنها شیاوی پەرستنی سبحانك پاک و بێگەردی بۆ تۆ یا ئەڵڵا واتە تەوحید ئینجا تەقدیس و پاک ڕاگرتنی خوای میهرەبان خاڵی سێیەم کە سڕی وەرگرتنی دوعاکەیەتی ئینی کونت من الظالمین پشتم لە قەومەکەم کرد سەبرم نەبوو وام زانی خۆم دوورخەمەوە لێیان وام زانی ئامۆژگاری کردنیان واز لێ بێنم ڕزگارم دەبێ بەڵام پەروەردگارا زوڵمم لە خۆم کرد نەدەبوو پشتم تێبکردنایە نەدەبوو هەڵبەهاتمایە ئینی کونت من الظالمین اعتراف دانان بە هەڵەدا بۆیە خوای میهرەبان دەفەرمێ فاستجبنا له ونجيناه من الغم الله أكبر دەم و دەست وەڵاممان دایەوە ڕزگارمان کرد لەم هەموو قەیران و ناڕەحەتیانە وكذلك ننجي المؤمنين مشتەکە ئیمان داران لێرەدایە خوای میهرەبان دەفەرمێ بە هەمان شێوە دوعای ئێوەش وەڵام دەدەمەوە و لە قەیرانی ناڕەحەتی لە قەیرانی گرانی لە قەیرانی برسێتی لە قەیرانی نەخۆشی لە چەندین ترس ڕزگارتان دەکەم چونکە ئەڵڵا هیچ کۆتێک نییە لە بەردەمیدا ڕابوەستێ هیچ قەیدێک نییە نەشکێنرێ هیچ بەربەستێک نییە نەبەزێنرێ چونکە ئەڵڵا الحەی القەیوم خۆیەتی ئیمانداران سرج بن پەیامی سێیەم لە قورئاندا ئەی ئەو کەسانەی بێ منداڵن ئەی ئەو ئافرەتانەی تەنهان و قەورن ئەی بەس ساڵاچوان، هەر کەسێک لەم بوارەدا خۆی دەبینێتەوە سەرنج بەن ئەوە کێ بوو فەرمووی ئینی وەهەنە العظم منی واشتعل الرأس شیبا پەروەردگارە ئێسقانم پیر بوو و پتورکاوە پەروەردگارە قاچەکانم هەڵم ناگرێ و ناتوانم لەسەری ڕابوەستم پەروەردگارە وەک چۆن یعقوب واجعله ربی رضیا ئەوە کێیە بەردەوامە لە دۆعاکردن لەوەی پەروەردگارا تەنهام پەروەردگارا دەنجێک لە ماڵەکەمدا بوونی نییە پەروەردگارە کەسێک نابینم بە دوامدا هەبێ و نەوە وەچەی من بێ پەروەردگارە ئافرەتەکەم خێزانەکەشم پیر بووە و نەزۆکە و منداڵی نابێ ئەوە کێ بوو فەرمووی دوعای کرد و فەرمووی وزكريا إذ نادى ربه هاواری کرد زەکەریا فەرمووی پەروەردگارە لا تەذەرنی فەردە و ئەنت خیر الوارثین سەرنج بن ئازیزان مسلمانانی بەڕێز بە تایبەتی ئەو کەسانەی کە خوای میهرەبان بەم جۆرە تاقی کردوونەتەوە ئەمەندە پیر بووی ئەمەندە چاوەڕێت کردووە ئەمەندە دوعات کردووە ئێسقانت پیر بێ و موت سپی بێ خوای پەروەردگار وەڵامی دەداتەوە کاتێ دەفەرمێ ڕەبی لا تەذەرنی فەردا پەروەردگارا تەنهایی بەس تەنها بۆ تۆیە خدایە بە تەنهایی مەمهێڵەوە و ئەنتە خەیر الوارثین بەخشین منداڵ ڕزق و ڕۆزی لە شتاغی تەنها لای تۆیە یا ئەڵڵاه بمان مژدەمان پێ بە و دڵمان خۆشکە خوای پەروەردگار فاستجبنا له ووهبنا له یحیا خوای پەروەردگار فەرمی دەم و دەست وەڵاممان دایەوە چەندین ساڵە داوای نەکردووە ئارامی گرتووە بەس کە داوای کرد خوا دەفەرمێ پێمان بەخشی یحیا یەکەمین ناو ناوێکی نەبیسراو کوڕێکی ساڵحمان پێبەخشی پێغەمبەرێک بەخشرا بە پێغەمبەرێک بەڵێ ئیماندارانی ئازیز بە تایبەتی لەم بوارەدا لە زەمەنی سیدونا موسادا قسە و بەسەرهاتێک زۆر پند ئامێژە ئامێزە کە دەبێت و زوو بیریەم کەسانەی بخەینەوە سیدونا موسا دەفەرمێ ئافرەتێک وتی داواکە لە خوای میهرەبان منداڵم پێبەخشێ داوای سەیدونا موسا دەیبینێ و منداڵێکی بە باوەشەوەیە ئەم منداڵە هی کێیە هی خۆمە هی خۆتە پرسیار لە پەروەگار دەکا پەروەگارە ئەم ئافرەتە نەزۆک بوو ئێستا منداڵێکی پێیە خوای مهرەبان دەفەرموێ لە وەڵامدا کە موسا کەلیم اللهە دەفەرموێ هەر ساتێ بەم ئافرەتە دەوترا ئەنتی عقیم الرحیم ئەو دەیوت یا رحیم هەر پێی دەوترا ئەنتی عقیم ئەو دەیوت یا رحیم بۆیە ئەی موسا ئەمە مژدەیە گوێ لێ بگرن مسلمانان فەرمی فەسەبقت ڕەحمەتی قدرەتی وغەضبی ئالێرەدا پێویستە لە باوەڕبوون بە قەزا و قەدەرا باش حاڵی بین کە دۆعا قەدەری شەرعی دەگۆڕێ دۆعا قەدەری شەرعی ڕادەوەستێنێ خوای میهرەبان فەرمووی ڕەحمەتی من پێش قودرەتم پێش قەدەری شەرعیم کەوتووە بۆیان ئافرەتە هەر مەعیوس نەبوو هەر ئیلحاحی کرد هەر تیقە و متمانەی هەبوو بەخوای میهرەبان ئەی ئافرەتانێک پێتان نەوتراوە کەس نازانێت تۆ منداڵت نابێ ئەی پیاوانێکی بەڕێز چێ دەتوانێ بە ئێوە بڵێ منداڵتان نابێ ئەو پێشی وترابوو دەیوت یا ڕەحیم فیعتلجان بەردەوام بەڵا و مصیبەت دێ دوعایە خەی پێ دەگرێ ململانێ لە نێوانی دوعا و بەڵا و مصیبەتە بەڵێ دوعا مصیبەت ڕادەوەستێنێ بەڵێ دوعا مصیبەت دەگۆڕێ ئەمە فەرمودەی پێخەمەری ئازیز عەلەیهی سەڵات وەسەلام پرسیارێک ئەم سێ قیسە و بەسەر هاتە بۆ دوعاکانیان گیرا بوو خوای میهرەبان هەر لە سوورەتی ئەنبیا هەر لە درێژەی ژیاننامەیە خزمەتی خوای میهرەبانە وەکانو لەنا خاشعین ئەم سێ چین و توێژە وەڵامی دوعاکانیان بەم سێ خاڵە وەرگرت کە خەیریان دەکرد هەمیشە و هەردەم بە زەلیلی و دەکڕوزانەوە لە خوای میهرەبان گردن کەچ بوون بۆ خوای پەروەردگار کەواتە برای مسلمانم دەتەوێت دوعاکەت گیرابێ دەست بە دەست نوێژ بە ڕووقی لە دابنیشە دەتەوێت دوعاکەت گیرابێ پێش دۆعا کردن چاکە ئەنجام بە چاکە هەل جەزاء الإحسان إلا الإحسان ئەتۆ چاکە تەقدیم کە ئەتۆ ئەستەغفر الله کە ئەتۆ بپارێرەوە ئەتۆ ڕۆختی منە دابنیشە ئەتۆ لە نیوە شەودا دابنیشە بەرامبەر بەخوای میهرەبان ڕۆخی لە و دوعا بکە و دەست بەرز بکەرەوە و سەڵاوات بە و ئینجا داوا و نزاکانت لە خوای میهرەبان کە والله تجادلک فی زوجها دەنگی یەک ئافرەت دەبیستێ بۆیە برای مسلمانم خوشکی مسلمانم ئاوا خودا بناسە قد سمع الله یعنی چی دەفەرمێ وسع سمعه الأصوات لا تختلف عليه اللغات پەروەردگارا تۆ هەموو دەنگەکان دەبیستی ئەگەر دەنگی ئافرەتێک زوڵمی لێکرابێ یەک ملیۆن ئافرەتی بەقەدر و یەک ملیۆن ئافرەت رەتی تەڵاقدراو لە عێراقدا واللە خوای میهرەبان دوعای ئەو خەڵکە هەژار و مەزلوم و لێقەوماوە گیرا دەکا و دەرگای خێر دەکاتەوە لە هەموو لایەکمان کەواتە دوعا مەشروعی زەلیلیە بەرامبەر بەخوای میهرەبان دوعا چەکی دەستی ئیماندارە بەڕاستی کەسێک قسەیەکی جوانەکە ئەڵێ هەرێمی کوردستان سەحنەکانی سەربانمان ڕووی لە ئاسمانە خۆمان ڕوومان لە خەڵکی سیاسی و ئومێدمان بە شاشەی تەلەفزیۆنەکانە دەبا دەستمان ڕووی لە خوای میهرەبان بێ دەبا دڵمان ڕووی لە خوای میهرەبان بێ دەبا زمانمان سەرقاڵ و مەشغوڵی یادی ئەڵڵا بێ تا خوای میهرەبان دەرگای خێرمان لێ بکاتەوە کەواتە مامۆستا با دوعا بکەین و ڕابۆستین و پشتی لێ بکەینەوە و گوێی خۆمان بخەوێنین و دەست بە کڵاوی خۆمانەوە بگرین نەخێر دوعا مەشروعی زەلیلیە بەرامبەر بەخوا دوعا مەشروعی زەتە لە ژیانە، دۆعا مەشروعی چاکسازی و گۆڕانکارییە، دۆعا مەشروعی بەخۆداچوونەوەیە، چونکە ئەزانن بۆ دۆعاکانمان قبوڵ نابێ؟ چونکە وەڵڵا هەموو دۆعایە قبوڵ ئەبێ ئەگەر خاوەن دۆعا خاوەنی زوڵم و ستەم نەبێ، ئەگەر دۆعاکەی تاوان و خیانەت نەبێ، ئەگەر دۆعاکەی و خاوەن دۆعاکە قەتعی سینەی ڕەحمی نەکردبێ، ئەگەر خاوەن دۆعاکە تەعەدا نەکا لە دۆعاکەیا، ئەگەر خاوەن دۆعاکە موفسی کم ئەی نەخۆشەکان من لێتانەوە نزیکم ئەی بە قەدر و ئەی بە ساڵاچوان من لێتانەوە نزیکم ئەی بێ منداڵان داوام لێ بکەن بەڵام دەفەرمێ وەلا توفسیدو فساد نەبێ لە ژیانتانە زوڵم نەبێ لە ماڵتانە زوڵم نەبێ لە کەسابەتتانە زوڵم نەبێ لە خواردنتانە حەرام تێکەڵاو بە خواردن و خواردنەوەتان نەبێ حەرام نەپۆشن حەرام نەخۆن حەرام کۆنەکەنەوە ئەجا خوای مهرەبان وەڵامتان دەداتەوە کەواتە بەڕاستی دوعای ڕوت هیچی پێ ناکرێ هیچ کاتێک ئێمە نەمانوتوە بە دوعای ڕۆت هەموو شێ دەکرێ چونکە دوعا چاکسازیە دوعا لە خۆپرسینەوە و لە خۆپێچینەوەیە بەڵ ئیماندارانم هەوێنی چاکسازی دوعاە بە ئومێدی ئەوەی کە لە ڕوانگەی ئەم وتارەیەوە کۆمەلگای کوردەواری ئێمە لەو پەڕی ئومێدا بێ بە ڕەحمی خوای میهرەبان هەواڵی بە پەلەکان دڵەکانی توشی پەلەپەل کردووە هەواڵی درۆی سیاسیەکان هەواڵی هەزار جار دووبارە کراوەی سەرکردەکان ملەتی ماندوو کردووە ڕاستە ئێمە کۆمەلگایەکین گوێمان تێر و چاومان برسیە ئەوەی کە دەیبیستین و کاس بووین و کەر بووین پێی نەمان بینی بە چاو بەڵام ئومێدمان بە ڕەحمی خوای میهرەبانە بەڵام چاومان لە ڕەحمی خوای میهرەبانە بەڵام ئێمە ملەتێکی مسلمانی ئێمە میللەتێکی ئاین پەروەرین ئێمە میللەتێکی ئەخلاق دۆستین ئێمە میللەتێکین برایەتی و پێکەوە ژیان لە ناومانایە ئێمە میللەتێکین ئومەتی ڕەسوڵ اللە صلی الله عليه وسلم ئێمە ئومەتێکین دەزانین مەیوس بوون لە ڕەحمی خوای پەروەردگار سیفات و پیشەی کافرانە بۆیە لەم ساتە وەختەدا زۆر پێویستمان بەمە هەیە کە بەچەکی دوعا لە خوای مێرەبان بپارێنەوە لەم ساتە وەختەدا زۆر پێویستمان بەوە هەیە کە ئەو زاتەی کە هەموو بیرەکان دەکاتەوە، ئەو زاتەی کە هەموو دەنگەکان دەبیستێ، ئەو زاتەی هەموو ڕەنگەکان دەبینێ زاتی اللەیە، ئەو زاتەی گەر داوای لێ نەکرێ توڕە دەبێ اللەیە، ئەو زاتەی گەر ئیلحاحی لێ نەکرێ اللەیە، ئەوە خەڵک و دەسەڵاتدار و مەخلوقەکانن یەخەیان پێ بگری داوایان لێ بکەی پێیان بڵێی قاشتان ڕا غەڵەت داناوە توڕە دەبن بەس خوای میهرەبان لێمان هەموو دەنگەکان خوای میهرەبان ئەی ئەو زاتەی پێت خۆشە ئیلحاح بکرێ لە دوعادا لێت داواکارین ئەمڕە ڕۆژی هەینیە خوای لە ماڵەکەی تۆدای خوای لە ماڵەکەی تۆداین یا الله خوای هەژاران و لێ قەوماوانێک مسلمانانێکی عزیز پێگیراون خدایە ملەتێکی ڕەش و ڕوت و مەزلومین خاوەنی یەک دەریا لە خوێن و لە ناڕەحەتین یا الله خوای میهرەبان دەرگای خێرمان لێ بکەرەوە خوایە ئەوانەی چەندین پیلانیان لە ژێر سەرایە بەرامبەر بە ئەم ئومەتە یا ئەڵڵا لێمای دوورخەرەوە خوایە ئەم میللەتەمان لەسەر ئاینی پیرۆزی ئیسلام دامەزراو کە یا ئەڵڵا دامەزراومان کە یا رب العالمین خوای میهرەبان لێ داواکاری شیفای نەخۆشەکانمان بە هیدایەتی گەنجانمان بە خوای دایکان و خوشکانمان بە حیا و بە شەرم کە قوتابیان و خوێندکارانمان سەرکەوتوو کە یا ئەڵڵا یا ئەڵڵا یا ڕەزاق لە دەرگای ڕەزاقیەت و فەتاحیەت و وەحادیەتەوە لێ داوا دەکەین خوایە ئەم میلەتە برسیە یا ئەڵڵاه تێریکە ئەم میلەتە ڕوت و ڕەجاڵە یا ئەڵڵاه پۆشتەیکە ئەم میلەتە لەژێر ترسایە یا ئەڵڵاه خۆت ڕزگاریکە خوای پەروەرگار هیدایەتی تەواوی ئەم میلەتە بە خوا هیدایەتی میلەتی کورد بە خوا هیدایەتی میلەتی کورد بە یا ئەڵڵاه ڕەحممان پێ بکە خوای دایکامان جەرگ سوتاو مەکە خوای باوکانمان دڵ هەڵقرچاو مەکە خوایە منداڵانمان بێ ناز نەبن یا ئەڵڵا خوایە هیدایەتیان بە ئەو کەسانی شیاوی هیدایەتن یا ئەڵڵا هیدایەتیان بە ئەوانەی شیاوی هیدایەتن گەر شیاوی هیدایەت نین خوایە ئەوانەی تینوی شەڕن ئەوانەی تینوی خوێنن ئەوانەی تینوی خاچی کوردستانن خوایە لە کۆڵمانی بکەیتەوە یا ئەڵڵا یا ڕەحمان و یا ڕەحیم لە ماڵەکەتا لە ڕۆژی هەینی تا خوایە لێ داواکاریم دوعایانمان لێ قبول کە لە هەڵە و گوناهی من و جەمعە خۆش بە لە گوناهی